خودا ئەو خودایە ئاسمانەکانی بەرز کردوونەتەوە بەبێ کۆڵەکە گەلێ ئێوە بیان بینن غاڵب و خاوەن فەرمانە بەسەر عەڕشدا و خۆر و مانگی ڕام کردووە بۆ هاتوچۆ و هەر کام لەوانە تا ماوەیەکی دیاریکراو ئەگەڕێن هەموو کارێ تەدبیر ئەکات. ان فی ذلک لآیات لقوم یتفکرون. خودا خودایەکی وەهایە زەوی ڕاکێشاوە و چەند کێوی دامەزراو و چەند ڕووباری تیا دروست کردووە و لە هەموو بەر و میوەیێ جووتێکی دروست کردووە وەک ترش و شیرین، زەرد و سوور، گەورە و بچووک، هەتا دوایی، بە شەو ڕۆژ داپۆشێ و دنیا تاریک ئەکات، لەم کارانەدا چەند ئایەت و بەڵگە هەن دەلالەت لە گەورەیی و دەسەڵاتی خودا ئەکەن بۆ ئەو کۆمەڵەی بیر و هۆشیان ئەخەنە کار. وفی الارض قطع متجاورات وجنات من اعناب وزرع ونخیل. لە زەویدا چەند پارچەیەک هەن دراوسێی یەکن، کەچی یەکێکیان بە پیتە و یەکێکیان بێ پیت، هیوا هەیە خوێی هەیە و هیوا هەیە بێ خوێیە، هەتا دوایی. هەروەها باغی ترێ و کشتوکاڵ و دارخورما هەیە، هەندێ لەو دارخورمایانە یەک بنجیان هەیە و هەندێکیان دوو بنجیان هەیە. چونکە قسەی ئەوان زۆر جێگەی سەرسڕمانە کە ئەڵێن، ئایا ئەگەر ئێمە بمرین و بڕزێین و ببین بە خۆڵ سەر لە نوێ دروسەکرێینەوە؟ ئەوانە ئیمانیان بە خودای خۆیان نییە بۆیە باوەڕ بە زیندووبوونەوە ناکەن، ئەوانە بەهۆی ئەوەوە کە هەمیشە گومڕاهن ڕۆژی قیامەت زنجیر ئەخرێتە ملیان، ئەوانە هاوڕێی ئاگرن و هەتا هەتایە لەو ئاگرەدا ئەمێننەوە. ئەوانە پەلەت لێ ئەکەن بۆ هێنانی سزای خودا بەسەریاندا پێش خۆشی و سەلامەتی، لەگەڵ ئەوەدا کە پێش ئەوان تۆڵە لە تاوانباران سەنراوە، بەڵام ئەوان پەندیان لێ وەرناگرن، بەڕاستی خودا لە گوناهی خەڵک ئەبورێ ئەگەرچی ئەوان ستەم لە خۆیان ئەکەن، بەڕاستی خودای تۆ سەختگیرە. کافرەکان ئەڵێن، ئەوە بۆچی ئایەتێکی وەک ئایەتەکانی موسا و عیسای لەلایەن خوداوە بۆ نانێررێ، تۆ وەک پێغەمبەرانی تر تەنها بۆ ئەوە نێرراوی خەڵک لە سزا بترسێنی و ئایەت ناردن بە دەستی خودایە، بێگومان بۆ هەموو قەومێ پێغەمبەرێک ئەنێررێ کە ڕێگای ڕاستیان پیشان بدا. هەر خودا ئەزانێ چی لە سکی ئافرەت دایە هەر ئەو ئەزانێ منداڵانی ئافرەت چەندێک کەم ئەکات و چەندێک زیادەکات هەموو شتێ لای خودا ئەندازەیەکی دیاری هەیە نە لێی زیادەکات و نە لێی کەمەکات. عالم الغیب والشهادە الکبیر المتعال. هەیە بۆ ئەو ئینسانەی لە ئایەتی پێشوودا باس کرا چەندین فریشتە لە بەر و لە دواوە واتە لە هەموو لایەکەوە قسە و کرداری لای خۆیان تۆمارەکەن و هەر کاتێ کە گوناهێکی کرد لە سزای خودای ئەپارێزن بەوە کە لە خودا ئەپاڕێنەوە لێی خۆش ببێ یا سزادانی دوا بخا بۆ ڕۆژی قیامەت. خودا تریشقەیش ئەنێرێ و بەو تریشقەیە ئەدا لە هەر کەس کە خواستی لەسەر بێ، کەچی کافرەکان دەمە دەم ئەکەن لە بارەی توانایی و یەکێتی و بێ هاوڕیی خوداوە و پێغەمبەر بە درۆ ئەخەنەوە، خودایش بە توندی کافران گرفتار ئەکات. لە دەعوەتولحەق. هەر بۆ لای خودایە هاوارکردن و دوعاکردنی ڕاست. ئەو کەسانەی بانگ لە غەیری خودا ئەکەن، بانگلێکراوەکان نایەن بە دەنگیانەوە و مەبەستەکانیان بۆ جێبەجێ ناکەن. مەگەر وەکو ئینسانێکی تینوو کە هەردوو لەپی دەستی پان بکاتەوە بۆ لای ئاو و داوای لێ بکا بگاتە دەمی و ئەویش بە گوێی ناکات و ناگاتە دەمی، چونکە شتێکی جەمادە و نابیسێ. بێگومان دوعای کافران لە گومڕاهی و زەرەرمەندی بەولاوە نییە. یاخود چەند هاوبەشێکتان بۆ خودا بڕیار داوە کە گوایە وەک خودا شت دروستەکەن و پاشان مەخلوقەکانی خودا و ئەوانتان لێ گۆڕاوە کە ئەوانە هەرگیز ناتوانن هیچ دروست بکەن تۆ بڵێ هەر خودایە دروستکەری هەموو شتێکە و هەر ئەو تاک و تەنیا و بە دەسەڵات و توانایە. خودا ئاو لە ئاسمانەوە نازڵەکات و باران ئەبارێنێ جا شیوەکان لافاویان لێ هەڵەستێ هەر شیوێ بە ئەندازەی خۆی و ئەو لافاوە کەفێکی بەرز هەڵەگرێ هەروەها کەفێکیش هەڵئەگرێ لە ماددەی مەعدەنێ کە ئاگری بۆ هەڵئەگیرسێنن و خشڵ و قاپ و قاچاخی لێ دروسەکەن خودا ئاوەها وێنەی حەق و بەتاڵ ڕوونەکاتەوە بۆتان. جا ئەوەی کە کەفی ڕووتە بە بێ سوو دەڕوات و ئەوەیش قازانجی ببێ بۆ ئادەمیزاد وەکوو ئاوی پاک و ساف بۆ زەوی و زار یا ماددەی مەعدەنی ئەوە لە ئەرزا ئەمێنێتەوە خودا ئاوەها نموونەکانتان بۆ ڕوون ئەکاتەوە. للذین استجابوا لربهم الحسنی. بۆ ئەوانەی بگوێی خودای خۆیانیان کردووە پایی باش هەیە، ئەوانەیش کە بگوێیان نەکردووە حاڵیان ئەوەندە خراپە بێ ئەگەر هەرچی لە زەویدا هەیە موڵکی ئەوان بێ و ئەوەندەی تریشی لەگەڵ بێ ئەیدەن لە فیدیەی خۆیاندا بۆ ڕزگاربوونیان لە سزا ئەوانە لە ڕۆژی قیامەتدا حیسابێکی خراپیان هەیە و جێگایان دۆزەخە کە خراپترین جێگای ئارامگرتنە. جا ئایا کەسێ بزانێ ئەوەی بۆ تۆ نێرراوەتە خوارەوە لە لایەن پەروەردگارتەوە حەقە و ڕاستە و پەیڕەوی بکات وەکو کەسێکە کێر بێ و حەق لە بەتاڵ جیا نەکاتەوە حاشا وەکو یەک نین بەڕاستی تەنها خاوەن عەقڵەکان بیرەکەنەوە. الذین یوفون بعهد الله ولا ینقضون المیثاق. ئەوانەی عەهدی خودا جێبەجێ ئەکەن و پەیمان تێک نادەن. ئەوانەیش کە هەرچی خودا ئەمری بە ڕاگرتنی کردووە ڕای ئەگرن وەک سیلەی ڕەحم و دۆستایەتی موسڵمانان و ئیمان بە پێغەمبەران و ڕاگرتنی مافی خەڵک و لە خودای خۆیان ئەترسن و ترسیان لە حسابی سەختی ڕۆژی قیامەت هەیە. والذین صبروا ابتغاء وجه ربهم وأقاموا ئەوانەیش کە سەبرەکەن لەسەر زەحمەتی دەستلێهەڵگرتنی حەرام و بەجێهێنانی واجبات لە پێناوی ڕەزامەندی خودای خۆیاندا و نوێژەکەن و لەو ڕۆزیەی پێمان داون بە پەنهانی و بە ئاشکرا لە ڕێی خودادا سەرفەکەن و بە کردەوەی چاک خراپە لە خۆیان دوورەخەنەوە ئەوانەن ئەنجامی پیرۆز و ئارامگای باشیان هەیە. خودا ئەوانە هیدایەتەدا کە ئیمانیان هێناوە و دڵیان بە یادی خودا دامەزراوە و پشت بەو ئەبەستن و هیوایان بەو هەیە، بێگومان دڵ هەر بە یادی خودا دائەمەزرێ و لە دڵە ڕاوکێ ئەکەوێ. الذین آمنوا وعملوا الصالحات طوبی لهم وحسن مآب. هەروەک ئەو پێغەمبەرانەی پێش تۆ ڕەوانەمان کردوون تۆیشمان لەناو ئوممەتێکدا ڕەوانە کرد کە پێش ئەوانیش چەند ئوممەتی تر ڕابووردوون بۆ ئەوەیشمان ناردوویت ئەو قورئانەیان بەسەرا بخوێنیتەوە کە وەحیمان کردووە بۆت ئەو ئوممەتە ئینکاری خودای میهرەبان و تەنیایی ئەو خودایە ئەکەن جا تۆ پێیان بڵێ هەر ئەو خودایە خودای منە هیچ خودایەک نییە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ پشت هەر بەو ئەبەستم و خودا توانی بەسەر هەموو شتێکدا هەیە و دەسەڵات هەر هی ئەوە. ئایا موسڵمانەکان دڵنیا نەبوون و نازانن کافرەکان ئیمان ناهێنن؟ نازانن ئەگەر خودا مەیلی لێبێ هیدایەتی هەموو ئادەمیزاد دەدا؟ بەڵام ئەوە عادەتی ئەو نەبووە و نابێ. ئەو کافرانە بەهۆی کوفرەکەیانەوە هەمیشە سزایەکیان تووشە بێ کە ئەدات بە تەپڵی سەریاندا. ئایا کەسێ ئاگای لە هەموو نەفسێک بێ کە چی ئەکات و هیچی لێ ون نەبێ وەکو یەکێکە وەها نەبێ حاشا ئەو کافرانە چەند هاوبەشێکیان بۆ خودا داناوە دە تۆ پێیان بڵێ ئادەی ناوی ئەو هاوبەشانە بێنن بزانین چین و چ کارەن یا هەر باسی شتێک ئەکەن بۆ خودا کە گوایە ئەو نایزانێ و ئاگای لێ نیە کە ئەوەیش مەحاڵە یا هەر بە قسەی ڕووتی بێ مەعنا ناوتان ناون هاوبەش. تلک عقبی الذین اتقوا و عقبی الکافرین النار نموونەی ئەو بەهەشتەی بەڵێنی پێدراوە بە لە خواترسەکان بەهەشتێکی ئەوتۆیە چەندین جۆبار بەناویا ئەڕوا و خۆراکی بەردەوامە و سێبەریشی هەروەها ئەم بەهەشتە پاداش و دواڕۆژی ئەو کەسانەیە لە خودا ئەترسن دواڕۆژ و سەرەنجامی کافرانیش ئاگرە. الیه ادعوا و الیه مآب. ئەوانەی لەمەو پێش کیتابمان بۆ ناردوون و موسڵمان بوون شادمانە بن بەو قورئانەی نازڵ کراوە بۆ سەر تۆ، لە کافرەکانیشدا هیوایان هەیە ئینکاری هەندێک لە قورئانەکەن، تۆ پێیان بڵێ، من تەنها ئەمری ئەوەم پێکراوە خودا بپەرستم و هاوبەشی بۆ دانەنێم و خەڵک هەر بۆ لای ئەو بانگەکەم و گەڕانەوەی منیش هەر بۆ لای ئەوە. هەر بەو جۆرە کە کتێبەکانی پێغەمبەرانی پێشوومان نازڵ کرد، هەر وایش حوکم و فەرمانی ئایینی ئیسلاممان نازڵ کرد بە زوبانی عەرەبی. جا ئەگەر پاش ئەم زانیارییەی بۆت هاتووە، دوای ئارەزووی بەتاڵی کافرەکانی دەوروبەرت بکەوی، ئیتر لەلایەن خوداوە هیچ دۆست و یارمەتیدەرێکت نابێ و هیچ کەس ناتپارێزێ لە سزا و ئازار. بەڕاستی پێش تۆ چەندین پێغەمبەرمان ڕەوانە کرد و ژن و مناڵیشمان دابوونێ، واتە، ئەوانیش ئادەمی زاد بوون وەک بنیادەمەکانی تر، هیچ پێغەمبەرێک بۆی ڕەوا نەبووە و ناتوانێ ئایەتێک یا موعجیزەیەک بێنێ کە خەڵکەکەی دەوروبەری داوایان لێ کردبێ بە ئیزنی خودا نەبێ، هەروەها بۆ هەر ماوەیەکیش کتێب و حوکمێک هەیە لەلایەن خوداوە بۆ بەرەی ئادەمیزاد. کە وەعدەمان داوە بە کافرانی بگەیەنین یا بتمرێنین پێش ئەوەی بیبینی و چاوت پێ نەکەوێ لە هیچ کام لەم دوو حاڵەدا شتەکە ناگۆڕێ تۆ تەنها ڕاگەیاندنت لەسەرە و ئێمەیش حیساب و تۆڵەسەندنەوە کەواتە گوێ مەدە بەوانەی ئیمان ناهێنن و پەلەت نەبێ بۆ سزادانیان. ئەیخەینە سەر وڵاتی موسڵمانان؟ واتە نابینن ئاینی ئیسلام پەرەئەستێنێ؟ بێگومان خودا فەرمان ئەدا بە سەرکەوتنی ئیسلام و کەس ناتوانێ فەرمانی ئەو ڕەد بکاتەوە و تێکی بدات. خودا بە گورجی حیساب لەگەڵ کافران ئەکات. وقد مکر الذین من قبلهم فللە المکر جمیعا یعلم ما تکسب کل نفس وسیعلم الکفار لمن عقبی الدار. بەڕاستی کافرەکانی پێش ئەوان فروفێڵی زۆریان لە پێغەمبەران و لە پەیڕەوەکانیان کرد هەرچی مەکرە هی خودایە چونکە مەبەست لە مەکر کردنی کەسێ لە کەسێکی تر ئازاردانیەتی و ئازاردانی ڕاستەقینەیش بەدەستی خودایە و کەس ناتوانێ مەکر و فروفێڵ لە خودا بکا هەر نەفسێ هەر کارێ بکات خودا پێیەزانێ و پاداش یا سزای بۆ ئامادە ئەکات لەمەو پاش کافرەکان بۆیان دەرەکەوێ ئەنجامی باش و پڕ لە خۆشی بۆ کێیە بۆ ئەوانی بەد کردارە یا بۆ موسڵمانانی چاک کردار. وَیَقُولُ الَّذِینَ کَفَرُوا لَستَ مُرْسَلًا. ئەنەسی کوڕی مالیک ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، خوای گەورە دۆستانێکی هەیە لە خەڵک، وتیان ئەی پێغەمبەری خودا ئەوانە کێن؟ فەرمووی، ئەوانە ئەهلی قورئانن، کەسانێکی نزیک و تایبەتن لەلای خودا. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی